ئەگەر دوو دەستە یا دوو تاقم لە موسڵمانان بوو بە شەڕیان ئەوە دەست بەجێ هەوڵ بدەن ڕێکیان بخەن و ئاشتیان بکەنەوە خۆگەر لایەکیان هەر دەست درێژی دەکردە سەر لاکەی تر ئەوە ئێوە بەگژ ئەویاندا بچن کە ستەم و دەست درێژی دەکات هەتا دەگەڕێتەوە بۆ فەرمانی خوددا جاگەر لایەنە سەرکەشەکە بۆ فەرمانی خوددا سەری دانەواند ئەوە ئێوە ناو بژیوانیەکی دادگەرانە لە نێوانیاندا بکەن و دادپەروەری ئەنجام بدەن ئەوانەی باوەڕتان هێناوە، هیچ کەس و هیچ هۆزێک گاڵتە بە کەس و هۆزێکی تر نەکات و زەلیلی نەکات، چونکە لەوانەیە ئەوان چاکتر بن لەمان، ژنانیش با گاڵتە بە یەک نەکەن و یەکتر زەلیل نەکەن، چونکە لەوانەیە ئەمان لەوان چاکتر بن، سووکایەتی بە خۆتان مەکەن و یەکتری عەیبدار مەکەن، چونکە سووکایەتی بە یەکتر سووکایەتییە بە خۆتان، هەروەها ناو و ناتۆرەی ناشرین بۆ یەکتر دامەتاشن، ئەی ئەو کەسانەی باوەڕتان هێناوە خۆتان زۆر بپارێزن لە گومانی خراپ لە ڕاستیدا هەندێ لەو گومانانە گوناه و تاوانن بۆیە حەق وایە لە هەموو گومانێک خۆ بپارێزین بە شوێن کەم و کوڕی و عیب و عاری یەکتردا مەگەڕێن و سیخوڕی مەکەن و لە پاشملە باسی یەکتری و ناوی یەکتری بەخراپ مەبەن ئایا کەستان خۆشی دێت لەوەی گۆشتی برای خۆی بە مردووی بخوات؟ بێگومان ئێمە هەمووتانمان لە نێر و مێیەک دروست کردووە کە باوکە ئادەم و دایکە حەوایە و کردومانن بە چەندەها گەل و تیرە و هۆزی جۆر بە جۆر تا یەکتر بناسن و پەیوەندیتان خۆش بێت بە یەکەوە بەڕاستی بەڕێزترینتان لای خوددا ئەو کەسانەتانە کە زۆرتر لە خوددا ترسە و فەرمان بەرداری خوددایە بێگومان خوددا زانا و ئاگایە بە هەمووان. هەندێک لە بیابان نشینە عەرەبەکان وتیان، باوەڕمان هێناوە و موسڵمانین، پێیان بڵێ، نەخێر، باوەڕتان نەهێناوە، بەڵام بڵێن، بە ناچاری موسڵمان بووین، هێشتا باوەڕ نەچۆتە ناو دڵەکانتانەوە و تیایدا جێگیر نەبووە، چاوەڕێ دەکرێت کە باوەڕ بهێنن، خۆ ئەگەر بەڕاستی ئێوە گوێڕایەڵی فەرمانی خودا و پێغەمبەری خودا بن، بێگومان خودا نهێنی و شاراوەکانی ئاسمان و زەوی دەزانێت، هەروەها خودای گەورە بینایە بە هەموو ئەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن.